ڕۆژێک ماوە بۆ سەفەری پیاوان بەڵام من دەبێت سەدەکە تەواو بکەم ناتانم بێ بە سەفەی پیاوان وانە دوای ئەوەی یارمەتی ڕالیندا بۆ دروستکردنی سەدەکەی ئەی کورە هەموو شتێک حازرە بۆ بەیانیەوە پێم بڵێ خوات لەگەڵ بێ من ناتوانم بەس بێ نێبێم ئەوە کەی بخۆتە من نێم چی ناتوانی لەگەڵمان بێی چۆن ئەی خۆت نەدوو دێم لەگەڵتان کاکە من پێم ناکرێ بێم و تەواو کارم هەیە بۆی پێم ڕاواردی باشە مشکلە نییە هیچ مشکلەمان نییە من دەتوانم تەنها بیر لێ بکەمەوە لەو کاتانێک کە یاری دەکەین باشە کێ لە تۆ لێ چێتە بە دوای بێ بێ کاکە دەڵێ. کاکە تۆ مادام نایب شەفش بۆکەی دەی هند سەفەری پیاوانە ببورە بووک ناتوانم داوای لێبوردن دەکەم هیچ مشکلە نییە تۆ دەی ببورە بوو چاوت دەرێ هەتیوانە ئێوەش دایان ئەیوانە ئێمە بەڕاستی تااقەتمان نیە بین ببڕە خۆمەم زانیە و پیاوی سەفەر نین مشکلە نییە هەر نا ئیلیۆت دێ لەگەڵم ئەو قەت بە تەنها جێ نایڵێ وەک جاران بۆ خۆمان دەڕۆین من و ئیلیۆت ئەی چۆن وەی وەی بۆ کوکو کوکو ئەوەی ئەو جۆقی دەکەن تۆقم چوو خەریک من ئەو کمە کەوت یاریەکی باش بوو باوکە بەڵێ باوکە یاریەکی خۆش بوو با قوربانتان بم با دایکتان نەزانێ بڵێن لەبەر ئەوە بۆ کە ئێوە بپارێزم یا درۆیەکم بۆ دۆزنەوە دایکمە تکوژێ زۆر بە زەحمت منتان دۆزیەوە خێروان نییە باوکە تۆ هەندێ درۆ لەگەڵ ئێلڤز مەکە بەڵام دایکم وتی پێویست ناکە درۆ بکەی ئەوە درۆ نییە ئەوە درۆ نەبوو باوکو پێچەوانەی درۆ بوو ئەوە ڕاست بوو ڕاست ئەرێ بوو یارمەتیم بەدەی بزانە پێ چی بەسەر دێت تۆ بگرە دەی بزانم چی تەوێنێ هەڵی دوو کەلیمە بڵێم دەمەوێت خۆم بۆ سەفەری پیاوان حازر بکەم ئەو باڵ نییە یەعنی تۆ بەد ئەکیدی لەگەڵم دەی جا چۆن نەتوانم نێم منیش دەمزانی کە تۆ دڵم ناشێنی ئیلیۆت وەی برارۆ بە بووک بڵێ کە من ناتوانم بچمە سەفرەی پیاوان مەبەستم دەبێ ئەگەم لە منداڵەکان بێ چونکە جێزن دەڕواتە ماڵی دایکی گوێی مێرێ خۆ دەزانی ماڵ و مناڵ چۆنە دەبێ هەندێ جار گوێ بەشتی گەنجانە نەدێن بەڵێ نابێ هەندێ جار مەبەست لە وشەی هەمیشەیە لە کێوە دەتزانی دزێڵ دەڕوە دوو هەفتێ دوو هەفتە هەر هیچ هیچ هیچ وازی لێ بێنە بۆ دوایی بیرێ چێتەوە ئەوەکو ئەو جارێکە نەچوینێ ڕاوماسی یاڵما پێشم کەەوە سەر خێڕ بەێ با برین بەهارە لەوە خۆشە. دایکە زۆر بە زەحمەت منیان دۆزیەوە من ویلیۆت بەو شێوەیە نەبووی کە من بیرم لێ دەکردەوە ئۆ قشبش خۆ قابیلە تۆش ناڵێ بەجێ دێڵم چونکە ورد یەکتریان خۆش دەوێ دەزانی لەبەرچی منەوە دەتم خۆش دەوێ چونکە هەر کاتە پێویستم پێت بێ یەکسەر تۆ حەزر و ئامادەی بۆیە خۆشم دەوێی سەفەرەکەی بەیانیمان زۆر خۆش دەبێ ئەو کات دەیبینی خۆشترین سەفەر دەکەین ئیلیۆت ڕۆژانە سێ ژەم بخۆن دوای ڕۆژ ئاواش هەمویان بخەون تێگەیشتی سەرمان تەقور بێ بیرت نەچێت داوای لێبوردن لە بووک بکەی باشە ئێ بۆچی بۆ ئەو شتانەی کە دوێنێ پێت وتبوو و بۆ ئەو شتانەی کە دوو هەفتە لەمە و پێشبیرت چوو پێی بڵێی منداڵینە ئاگاتان لە باوکتان بێت بە هیوای دیدار لە گۆڵ تیمشە چی ئەوە وتە چی ئیلیوت خۆشمەوێی سەلام لە خەسم بکە بەسەر تاو باوکە یەکەم جار چی بکەین باوکە ئەمتان نەبێ منداڵینە یەک دنیاشتم داناوە بیکەین وەرێن بڵێ ئەرێ کەی مامە بوک دەگەڕێیتەوە؟ Yeah. سەفەرێکی خۆش دەبێ ئای دوای ئەوەی کە هەستی کرد باشترین برادری هەبوو و بە تەنها بەجێی هێشت دەزانی چی لەوە خراپتر بوو ئەویش کە تەنها شت هەیبوو لە دەستیدا ئەویش قوڵابێک بوو. سەفەرێکی خۆش دەبێ چی بکەین دەکرێت لەوەش خراپتر بێ ئەو من فێڵ لە کێ دەکەم ئەو سەفرەیە فکرەیەکی زۆر خراپ بوو هیچ سەفرەیەکی پیاوان بە یەک پیاو نابێ مەبەستم ئەوەیە هیچی خەتای من نییە ئلیۆت لە خۆیەوە گۆڕاوە ئەویش هەموو کات پیلانەکانمان تێک دەدات بەڵام خانەوادەیەکی هەیە دەبێت تۆ ئەمە تێبگەی بەڵێ پێویست ناکە هیچ تێبگەی هێشتا بەبێ ئەو بێ مێشکە کە لە پووتە مێشکی هیچ وەرناگرێ بەڵام ئێوە یەکتریتان خۆشەوێ هیچی خۆش ناوێ بەڵام ئێلویت بە هیچ شێوەیە کەسی خۆش ناوێت بەڵێ بەڵێ دەزانی چییە؟ ئوو وەڵاه تۆ ڕاستەکەی ئێستا دەزانی حەزم لە چێ بیخۆم نەستەلی کیندەر خۆشە ئێستا دەزانم لە کوێ دەیدۆزمەوە زۆر جوانە. ئێستاش تەنها میزەڵانەکان ماون ئیتر تەواو دەبێتەوە خەمن نەبێ ئازیزەکەم تازە قەت ناهێڵم هیچ لێ بێتەوە باشە دڵنیا بەلەوە سلاو خانمەکە ئێوەش حەز ناکەن ئەم شەو لەگەڵ من بەسەر بەرن یەک دو سێ چوار پێنج نۆم بۆ شەرفم کوکۆپۆ زۆر خۆشە ئەمەیان لە هەموو خۆشترە شامپۆی هەنجوێن وەرە چڵکەم بووی بابت شۆم خەمە نەبێ زۆر شکەوابی هەی جۆقتەوە بۆ چۆڕۆی وەرە لەگەڵم ئەو شتانە بخۆ با پێکەوە ئەو شتانە بخۆین ئینجا ئەچینە دەرەوە با ورگمان تێر کەین من کەروێشکم ورچم خۆشەوێ ئای بە قوربانت بووم دەی تۆش ماچکە هەی توێڵەی لەزگەم بە یەکتریەوە نووساون بەبەری دەی ئەی خۆیان سەر مەسوڕ ورچە ورچە بچکۆڵە مەگری مەگری بەرخۆڵە ئەوە چی دەڵێ عازباتی دەوە بۆ ئاسێرمەکەیان پێم بڵێ حەزم لێ بچم بۆ شوێنێ پڕ بێ لە ورد ئۆ دەبێ و شوێنە چۆ بێ ئەوی خۆیە ئێمە بچینە شوێنێ ورچی لێ بێ ئەو ورچانە ژێمیان خۆش بوێ ئەی هاوار دەک خۆزگە بم زانیبوایە ئەو شوێنە لە کوێیە دەقێ بوەستن شوێنێک هەموو تۆیان خۆش دەوێ داڵێک بۆ هەمیشە دەتەوێ وا بکەی دوو ڕۆژی تر دەست پێ دەکەین هەر نەبێ خۆت وا نیشان دەبۆت گرینگە داڵێک تۆ زۆر ئیهمالی ئۆ من دەبووە بیگرمەوە دیسانیش لەگەڵ ئێوەمە تەمرینا تەواو بوو گوێم لێ بگرە ئاڵستن ڕۆژێک لە ڕۆژان دەبینی کەوا من چەند ئاقلم وات بۆ دەردەکەوێ ئەزانم زۆر ئاقلی مەبەستم ئەو شوێنەیەکەوە من لی حەزانم حەدیقی حیوانە نانا ئەو زانشان پێ دەڵێمەوە شوێنی پارکی ئاژەڵی کێویە شوێنی پارکی ئاژەڵی چێویە جیاوازیەکی زۆریان هەیە تێدەگەی بارحاڵ ئەو کاتەی لە پارکی ئاژەڵانی چێوی بووم کەس ئاوا قسەی لەگەڵ نەدەکردم هەموو ئاژەڵەکان منیان دەپەرست تەنها یەک ورز هەبوو ڕاستەکەی هەرکە لێرە چوینە دەرەوە شوێنێکی ئاواهەی بخۆمان دەدۆزینەوە دڵنیا بە یارمەتی تۆش لەبیر ناکەم من دەبمە پاشا و وە تۆش دەبیە بەر حاڵ هەر شتێکت بۆ دەدۆزمەوە چی؟ باشە پلانەکەمە ئاوا دەبێ سیارکە بەرز دەکەی و هەردووکمان دەچینە لایەکەی ترەوە دێی دەست پێ بکە چیا تەوێ شتێکت بۆ بکەم تا ئێستا خراپم لەگەڵ کردووی تۆ واتم پێ دەمیریش لەگەڵ خۆت بەریت دڵنیا بەدەت بم دڵنیابە تۆ دەبێت لەگەڵ نایم بۆچی نا ئەو قسەیە مانای چییە؟ من دەمویست بڵێم کەوا ببێت و من هیچ شتێکم پێ ناکەیت دەی بازوبی تاوەکو کەس نەمانی بینیوە دی چاوەڕی چی دەکەی؟ کورە یارمەتیم ئەوەز لە بۆچی وەسای یارمەتی نادەی ئەگەر بتەوێ شتێک بکەی دەبێ خۆت بیکەی ئۆه زۆر قورسە یەکێک جوێ لە دەنگت دەبێ ها دەزانم دەبێ کەسێکی تریژ یارمەتیمان بدات بەڵێ منیش تووڕم بەڵام مەسەلەکە ئەوەندە شخصی نییە کەس ناتوانێت هەموو شتێک بخۆی بکە ئۆ هی قازت لە ژێر تایەکەدایە باشە تۆ قازت نایشێ باشە باسی چیمان دەکرد بەڵێ پێویستمان بە یارمەتی کەسێکی تر هەیە پرسیارەکە ئەوە لەکوێ بدۆزینەوە ئەوە چیە؟ ئۆه ورچەکی تر ئەی هەوار تۆ نازانی من لە کەیەوە چاوڕێ و ڕۆژەم دەکرد برام شتێک لە منت دەرپەڕیقیتەوە بۆ هاتە دەرەوە دەزانم ئەوە ناوی ئاڵست نا سڵاو سوانی چی دەوێ ورچە من ناوم بووگە ورچێکی تر لەمەو دۆژێمە خۆش دەبێ پێکۆ دەچینە ڕاوەماسی شەڕکەر وێشک زۆر یاری دەکەن بێکەوە دەبینە باشتری برادەر و. ئەو خوشکۆرێ چی تۆیە ئەوە قلمە چییە باسی ئۆرسا دەکەی کەس ناتوانێت لێ نزیک بێتەوە ئێرە زۆر خۆشە چی گوێ بگرە بوو ئێمە ئیشمان هەیە تۆش بگەڕێەوە ئەو شوێنەی کە لێەوە هاتوو ئەو شوێنەی لێوەی هاتووم ناخۆشە بەڵێ بەڵێ شوێنێکی زۆر ناخۆشە ببوورە یەک دەقا ئەوە تۆ چی دەکەی نازانیت شانسێک ڕووی تێکردوین بە ورچەکە دەڵێن یارمەتی ما بدات عربانەکە لا بین و بۆ خۆمان دەڕۆین بەڵام ئێمە ناتوانین لە سێرکەکە بەشداری بکەین دەستەی سێرکەکە دێنەوەمان دۆزنەوە ڕاست دەکەی من دەڕۆم بەڵام تۆ بەڵام تۆ سیخەم پێ بکە من پلانی هەموو شتێکم داناوە گوێ بگرە بووک من و تۆ هەموو ئەو شتانەی کەوا باست کرد بەیەکەوە دەیکەین ڕاوماسی سەفرە بێگومان کەروێشک سمۆرە هەرچی تۆ بیڵێ دەزانی کەوا من چیت بۆ دەکەم دەڕۆم شوێنێک دەدۆزمەوە بۆ ئەوی بتوانانی ببینە باشترین برادر بەڕاستە یعنی تۆم بۆ دەکەی بێگومان سۆنەوت بۆ ناکەم ئێمە ورچین و دەبێت یارمەتی یەکتریش بدەین بەو شێوەیەش دەیکەین دەبێ شوێنەکانمان بگۆڕینەوە تاوەکو سەرکەکە نەزانێ من ڕۆیشتوو بەڵام سبەی شەو دەگەڕێمەوە من و تۆ و ئۆرسا دەچینە سەفرەی سەفرەی ورد بڵێ دڵنیا بە سەفرەی ورد پێکەوە باشە من حازرم باشە ئێستاش یەک دەقە مەجوڵێەوە دەنگ نزم بکەوە و کەم بجوڵێەوە بەڵێ ئێستا زۆر لە من دەچی ئەی برا ڕۆباشە من چی بکەم وەکو بۆ خۆت باست کرد ئەگەر بزانە لێرە نەماوی دەستەکە دێت و بە دواتدا دەگەڕێ خەمت نەبێ سبەی شەو یەکێکی تر لەگەڵ خۆم دێنم و شوێنی خۆی لەگەڵ تۆ بگۆڕێتەوە دڵنیا بە هەموو شتێکت بۆ چارەسەر دەکەم کە وتم سێ هەتاوەکو قوتت هەیە بەرزیکەوە باشە یەک دوو سێ ئەو ورچە پڕۆیە بشاریەوە باشترە تاوەکو کەس هەستی پێ نەکە ورچە پڕۆی چی ئەوەیان ئەوەی لە دەستە مەبەستت دینێڵ منە ئەوە ورچە پڕۆ نییە ئەو برای منە ئەو برادەرمە خۆشەویسترین کەسمە باشە هی ئەو شوێنێکەوە باست کرد تەنها یەک ورچی لێە لەکوێیە دەزانی بۆچی ما بۆ ئەوەی نزیک ئەوێ نەکەومەوە لە دوای ئەو شاخانە لە دارستانەکە تێپەڕە لە خوا ڕووبارەکەیە باشە زۆر سپاس سبەی شەو دەبینمەوە ئۆ باشە پێم بڵێ ئێستاتەوێت چی بکەی کەی دەتوانم ئۆرسا ببینم؟ بەڵام لەوەیە بەیانی بچین لای و ئەیش باشتر بێ ئەو کاتە باشتر بە خەبەر دێەوە ئەی وانە وانە نازانم بۆ چیوەن دەماندوم بڵێ وایە تۆ بڵێ هیچ چکلێتەکە بێ باشەی تۆ ئەی تۆ چ نەوع بزنێکی؟ ناهێڕ من حشتری عەرەبیم. وتت حشتری عەرەبی؟ وەڵا عەجباتیە. دنیا نەدیتە بۆ عەجباتیە. ئێرە زۆر خۆشە. هەر وەکو پێم وتی من زۆر ڕێز لەوە دەگرم کە هەر بۆ ئەوە هاتووی کە ورچێکی تر ببینی لەو ڕێگە دوورەوە هاتووی بەڕاستی ڕێز لێگرم. لەشت کرمە ڕێز بێ ئۆی بەڕێزوینی گیان بە ساقە و بم بە قوربانت بم بەخوا زۆر بیر دەکەم بەڵام بەڵێنە پێم کە نەگریم بیرە نەچێ بە باشی لەگەڵەوانی تریاری بکە باشە دابڕۆ ئێمە بە دوای ورچە گەورەکە ئاگەڕێین بەلەزەکە لەبیرت نەچێ ئازیزەکەم هەروەکو پێموتی ورچەکە ئەدۆزینەوە ئێمە بای بای خۆشەویستەکەم دوایەت بینمەوە واو ئەو ژناوەی بۆ ئێمە هێنا بەڵێ ناخۆش نییە ئەی هاوار برادەرەکان من دڵخۆشم کە دەتان بینمەوە منیش هەروە ئێمە بینی دەمێکە نەمبینیوی ئۆ زۆر سپاس بۆ ئەوەش فوفو بۆچی ئەو برادرە نوێ کێە ئەوە ناوی نەیە نەی سڵاو مستەر وینی وەرە با بەیەکەوە دانیشین بەیەکەوە بۆ خۆمان سێری تەلەفزیۆن بکەین هێشتا لە من تووڕە نیوانە دەبڕۆ ئاشتی بکەرەوە بە قوربان ئیتر ئەوەندە ناز مەکە بابا تەنها یەک شەو سێرکی گەورەی ماسلۆفا فامیلی هەی ئەوە بووگە ئەگەر من لە بیرم بێ بوو بۆ جۆرە نەبوو بە جۆرێکی تر بوو من بووک دەناسم ئەو کابرای بووگە ئەو ئێوە بیرتان لەوە کردۆتەوە کە ئێمە لەو کابینەیەدا گیرمان خواردووە ئاخر چۆن بچینە دەرەوە؟ ئێوەش بیر لەوە دەکەنەوە کە من بیر لێ دەکەمەوە؟ نا. بەڵام ئەگەر لەم سارێ بچینە دەرەوە دەتوانم بتان بە مەلای سێرکەکە و بۆ جیش دەدۆزینەوە. ئەرەوەڵا هەوایەکی زۆر خۆشیەیە. وای پشتم شکا وای بەڕە. سێرکەکە لەو لاوەیە وای وای سەلامەتم سەلامەتم وەرە گوێقیت یاڵا کێ دەوێ شەڕەکەر وێشەی بکە هابیگرە وەرە تو توانین بۆستین تا مامە بوک دەگەڕێتەوە دەبایە دوێ نەشەو بگەڕێتەوە هێشتا لێ توڕێ لە بەرەوەی لەگەڵی نەڕۆشتی بۆ سەفرەی پیاوان ئەوەندەی پەیوەندی بە منۆ هەبێ بە هەلێ بمێنێتەوە نەیەت ئەو خۆشی نازانێت چی دەکە وەرن کوڕینە بەخوا من ناتوانم ئێوە بە جێ بێڵن وەرن منداڵینە با بڕۆین منداڵ پێویستی بە چاودێری بەردەوامە ئەگەر یەک چرکاگات لێ باوکە ئەی چۆن ژیرم خواردوە بەدەست ئەم گوێقی تەو دەوەرە دەرەوە دانیشە دەی باوکە بەیاری بکەین باشە زۆر باشە پێویستمان بە مامە بووک نییە شەڕەکەروێشک بەبێ ئەو زۆر خۆشترە دۆزیمانەوە خۆڵ دان بکەین خۆمان هەڵە دێنە ناو نزیکترین دارکە لەم چوار دەورێ هەیە ئەڵا ئەمە چیە ئەمە چیە یەک دقە پیشانتانەیە مێستا ئاڵۆشێکم تێکەوتوە باوکە بنە بێدەنگ من باخەبەریان نەبێتەوە تۆزێ لەسەر خۆ بن. ڕووی هیچ لەبێ ئەوە لەسەر بێ ئاگە لە خورانەکەی نامێنێ وایە ئەری بێدەک بن هیچ خواردنی لێ نییە بە من شکاوتەوە بووکێ هەر بە هەواڵ لە شوێنی خۆ بۆستە بۆ ئەوی تۆزی لە داوک بچی ئێستا جێڵت پیاکەم و بۆ درەو پیاکەم و هەموو ئەو نەعاشتانە بەهارات ئێستا هەچی باشە پیادا کەم بۆ ئەوەی نەناسریتەوە باشە بە قوربان لەم کاتە جوانتر نابێ ئێسا ئاکامەرەکان بە قوربان وەر ڕستمی بگرن باشە لەم کاتە جوانتر نابێنا هەر کاتێ ڕستمیشتان کرد یەکسەر ئەچین بۆ شوێنەکەی خۆمان ئەجا دوای ئەوە هەرکێکم پێوتی ناوێت تۆ قسە بکەی ها کوڕە خەڵکی نەوەرن داوەک هەموو کاتێکار لێرەیە بیرت نەچێ نابێ بە هیچ شێوەیە قسە بکەیت بۆ ئەوەی نەناسریتەوە ئەگەر شتێکشت بینی نابێ بە هیچ شێوەیە قسە بکەیت تێگەیشتی ووو ماشەڵا کە جوانە. ئەی زۆڵی چاو بزەوە چاوت لە چی بڕیوە هێ؟ بۆ تۆ باسی چێکێ من مەبەستم لە هیچ نییە یاخواوا بێ بەخۆی بەڕاستیمە تەنها بۆ خۆشحاڵم کە ورچێکی ترم بینیوە ئەرە باش هەرچیەکەڵێی دەبڕ وی وەی کە خۆشە تۆ زۆر جوان بەدەی تو ئامادەی ماشەڵە جوان بەدەی کچێ دەستم دامێن نەکەی وشە بکەی بەخۆ من نەبووم ئەوەی ئێستا گرینگە ئەوەیە کە ژنان حەز ناکەن پەلیان لێ بکرێت ئەمڕۆی سیرکە برادر ئەبێ من ئەمەە قسە و زۆر بڵێی مەکە هەر کاتێک داوت گەڕایەوە ئەو کات بە کەفی خۆت قسە بکە و بزەڕێنە ئەگەر تۆ بڵێ ئەو باشە لە کۆتاییدا من تەنها ورچی ئێرە و هەموو ئاژەڵەکانی تر دەمپەرستن وەکو ئەوەی لە بووگیان دەکرد کوڕینە ئەوە بووگەڕاوەتەوە ئەرێ بەلای بووگەڕێوە بڵێ دەزانم دەمێک بوو بیری منتان دەکرد هەموو تا ئاخر زۆر ناشیرم بووی بوو تەنانە دەنگیش زۆر ناخۆش بوو ئەوە چییە هەسەکە ئەوە ئێوە باسی چی دەکەن دەنگی من هەروەکو لۆکە نەرم و خۆشە لەوانەیە لەوێ سەرمان بووبێ سەرما بەڵێ ئەوێ زۆر سارد بووە بۆیە حاڵم ئاوای لێ هاتووە و دەنگم زۆر تێک چووە ئێستا لێرە مۆسن و بڕۆن هەندێک شتم بۆ بێنە برسیمە جا ئەمە چ بکەین برسیتە ها وەی وەی وەی ئە، بووک ئە، بووک ئە، هە، ئەوە بگرە دەی بووک ئە، ئە، ئە. ئەوە تۆ باشە بەچی ڕوویەک هاتی بوێنە دوای ئەوەی کە لەگەڵ منت کرد ها پێم بڵێ دەی وەڵا دەبێ بڕام ئیشم هەیە هەرمە منیش هەروە منیش باوکە وام زانی دەتەوێت داوای لێبوردن بکەیت لێبوردن دەبێ ئەو داوا لێبوردن بکە لە من لەبەرەوەی لەبەرەوەی ئەمەش ئەمەش باشە ئەمەش زۆر باشە دەتەوێ بە یاری هیچ نەڵێ بەڵێ منیش دەتوانم ئەو یاریە بکەم بەڵام نامێ یاری بکەم پێش ئەوەی تۆ بناسم یەک مشکلم نەبوو تەنها ئەمەی کە بە بۆنی دیزارەکەەوە نووسابووم هەرە لەوتەوە هیچ مشکلەیەکی کەم نەبوو سەیری سەر و جۆلاکم بکە هەمووی لەبەر خاتری تۆ هەی زلە هەمووی لەبەر تۆ بوو بەڵێ ببوورە مامە بووک من دەبێ بڕۆم بە یارمەتی ببورە مامە بووک هیوادارم دوایی بۆ خۆتان پێک بێن ئەرێ باوکە دەبۆستە هەمومان خۆشحاڵین کە گەڕایتەوە بووک بەڕاستی ئەو کابرایە کێشەیەکی زۆر گەورەیە ئەو هەو باشترە باشترە دیسان بوومەوە خۆم کاتی ڕۆیشترماتووە Boot! وەڵا داود ناگەڕێتەوە سەبرێکی لێ بگرە هێشتا زووە بیر نەچێمە ورچین ئێمەیەک خێزانین ئەوە سەیری چی دەکەی؟ وڵۆ هیچ بەڵام ئەمێ پێت بڵێم کە زۆر جوان باتەدا تۆ گاڵتەم پێ دەکەی؟ بە تەڵاق و ناموسم بەڕاستمە ئۆرسا جۆم بۆ بگرە دەزانم تۆ بە هیچ شێوەیەک باوەڕ بە من ناکەی بەڵام دەبێ ڕاستەکەیت پێ بڵێم من داوک نیم من بووگم ڕاست دەکەی بەڵام بە هیچ شێوەیەک بڕات پێ ناکەم ئۆه من قەت نەدەبە بێمە ئێرە بەڵام ئێستا دەزانم کە خەڵەتێکی زۆر گەورەم کردووە فەروەکات بۆ تاریکترا وەکو پێم وتی من داوک نیم من بووگم ئەگەر حەز دەکەوێش بزانی من تەنها بۆ شوێنێکی خۆش دەگەڕام ئێستا ژەگەر پێم بڵێ چۆن لێرە بڕۆم ئەو بۆ میشەی لێ دوور دەکەومەوە ئۆ ئێستا زانیم چیت دەوێ دەتەوێ یارمەتی بدەم بۆ ئەوەی ڕاکەی و سرکەکە تێک بدەیت نا بانگت کردم؟ ئاخر دەچی بکەم وام زانانی جۆم لە ناوی خۆم بووە دەیقەی ناکە جۆ مێرێ بووک من زۆر داوای لێبوور نەکەم وام زانی کە داوەگ هاوڕێکی زۆر ڕاستە بەڵام وانە بۆ زانی هیچ مشکلە نییە منیش نازانم برادەر بۆ خۆم هەڵبژێرم یانی ئەمە برادەرین من و تۆ ئەی چۆن ئێمە برادەرین زۆر سپاس دەکەم بڕە بۆنەکەی زۆر لەو دەچێ دیسان پاکم کردەوە زۆر دوام بە خۆشەویستم سڵاو وەزە چۆنەسی تۆ زۆر سپاس زۆر باشم میزەڵانەکانم بۆ هێناوی هێرەکەی لە سێرک دەچێ پێم بڵێ نازان بۆ هاتوونە ئێرە وەڵا نازانم گۆشتن سەری پەنجەرەکە بکەن ئەو ڕسمە پێمان دەڵێت کە ئێمە بووک لە چۆ بدۆزینەوە هۆهۆ بۆ کوێ ڕۆی سەرزل لە بیرت چوو ئەگەر برادێکی باش بووایە ئەوە هیچ قسەی ناکرد ها پێم ناڵێی مەڵێ ڕاست دەکەی بووک برادێکی بەڕاستیە ژیان بەبێ ئەو زۆر بێ سەروبەرە من دڵنیام ڕاست دەکە مەبەستم خراپەیە نا چاکە خراپە بوەستە بێدەنگ بێن. دەزانن گوێ مێنێ چییە دیسان کاتی خواردنی بەیان نییە نیوەڕۆ ئێوارە یاری بکەن مەسەلە مادەی بێهۆشکەرە مادەی بیهۆشکە چییە؟ نازانم هیچ بووە باوکە دایکم وتی ئەگەر برادەرێک لێتان تووڕە بوو ئێ، هەوڵ بدە ئاشتی بکەیتەوە ئۆی ئێوە لە من تووڕن ئێوە ڕاست دەکەن من باوکێکی زۆر خراپم بە هیچ شێوەیەک ناتوانن لێم خۆش بێ ئێ، ئێمە مەبەستمان لە تۆ مامە بوو بوو باشترە قسەی لەگەڵ بکەیت یان باستر وایە ئێمە بڕۆین و مامەبوو بێنین بۆ ئێرە وا باسە تۆش باوکێکی زۆر خراپ نیت باوکی ئێمەی هەرچۆن لە بێ ئێمە خۆشمانەوەی باوکە تۆ باشی؟ ماوە بمرم. هەرچیەک دەتەوێت بیبە بووک دەتوانانی یارمەتی دەی خانمەکەمان بکەنێ دەتوانی یارمەتیم دەی ژنەکەم بە ئەناناسەوە نووساوە بڕوەکانم کۆکەمەوە کاتت ناکەوەش خانەکە تا ئەی خانمەکە ئێمەش چاک ناکەڵ بووک دە یارمەتیمانەوە زۆر گەڕام باشە مادام وایە من پادشای دارستانم هەرچۆنێک بێ ئەو شتانی کە لێرە هەیە دەبێت بگۆڕێن تۆ بڕۆ هەندێک تو فەرەنجیم بۆ بێنە ئەو دوشتان شوێنێکی خۆشم بۆ پەیدا بکەن تاوەکو مەلی تیا بکەم وە تۆش سەرخڕ نام ڕای نییە منت بشتێ لەگەڵ هەمووتانمە خێرا بڕۆن شوێنێکی زۆر خۆشم بۆ دروستکەن لەسەر ئەو گردە مەبەستت ئەوەیە لە ناو ئەشکەوتەکە بەڵێ ئەشکەوتەکەم بجوڵێن وا باشترە بە قسەی بکەین چونکە بەڕاستی زۆر تووڕە دیارە بەڕاستی زۆر لە خۆی گۆڕاوانەیە نەخۆشی شێتی ورچی گرت بێ هاتووە چۆنە کچینە؟ باشە لە کێوە لەوێ داوەستاون هەر ئێستا گەشتیم لە ئێرە؟ ئەوە چییە؟ ئەگەر بترسن وا دەکەن؟ ئەو ترس کێ ترسێ؟ تکایە دوای یە بینە هاوڕێ زۆر باشە زۆر باشە ئێوە هەستی ئێمەتان جوڵان تەنها لەبەر ئێوە ئێوە دوو کچی زۆر چاکن زۆر سپاس خواتان لەگەڵ لەگەڵ بە دوای ئێمە داوەرن ئەری قۆزم ئارەوەڵا زۆر بە جوانی بۆین باغەکەت بەستووە ئەبینم زۆر زۆر خۆ قۆز کردووە بەڵام شتێکەیە وا دیارە خەیاڵت ئەڕا پێم بڵێ بزانم چییە؟ نەخیر خێڵم نەڕوویوە دەتوانانی ئاوا سەرکی سەرەوە پاسپیرە بکە سەرکە بینێت بینێت کە من بووگم ها دەزای چییە کچە من بووگم بوو کوشتۆکە سەرکە من داوای لێ بردن دەکەم لە کاتێک جوها یەکترمان ناسی ئەگەر بم ناسیەوە منت خۆش دەبێ دڵنیا بە واز لێمە بێنێت داوە وای وای سەرکە داوک لە بەرزی دەترسا ئەگەر تۆ بەڕاستی بووگی بۆ نایتە سەرەوە بیسەلمێنی نەکەی کۆڵ بدەیت بە دوایکەوە ئەویش حەزەکە بە دوای کەویت گوری ئەخەری لەگە لێ بەرزە لەوانێت وە ڕاست بکەیت نەڕۆی باشترێکە ئەو کچە ڕازی بکەیت بڕۆ بێ خێرا بڕۆ کەس ناتوانێت ڕێ لە خۆشەویستی تۆ بگرێت بڕۆ ئێستا باوەڕت پێ کردم هەرکە سواری پاسکیلەکە بوو باوەڕم کرد داوەک نێدەتوانی ئەمەش بکات یعنی ئەو هەمووات نەسەرەوەی بە بەلاش بووە بۆ هیچ نەبووە دەبواە کەمێ بکرێت چونکە یارمەتی داوکت دا کچەنێکی بە قوربانە دەستم دامێن ئەو ژەنەکەی بوو چەند ناوێکی خۆشە. وۆ زۆر جوان دانس دەکەی من تەمرینم کردووە وتم لەوانەیە لێم تووڕەبی ئەگەر بەباشی نەیزانم من قەت لێ تووڕە نابم بەڵام من لەوانەیە بۆ باشتر ئاگات لە خۆت بێ ئەی باوکە ڕەت دەمم ئاوی کرد ئەم تۆ هەرگیز وە گورچەکانی تر نیت بۆچی وای نازانم لەوانەیە بۆ بێ کە لەگەڵ مرۆڤ گەورە بوومە بەڕاست منیش هەر لە سێر گەورە بووم منیش تقریبن منش بەرنمەیەکم هەبوو لە تەلەڤزیۆن نیولاین بەڵام ئەو سێرچی تەواو نەبوو ئەو جۆرێکی تر بوو نازانم چی بوو بیرم نەماوە من و تۆ ئێمە وەقی زۆر سێکی تر نین وەک هیچ کەسێکی تر لەم دنیاە نین بەڕاستی ئەم جاریان زۆر زۆر خۆش بوو زۆر جوان بوو باشە با ئەم جارەیان بگەڕێینەوە بۆ کابینەکەی خۆمان لەوانە قسەی خۆمانەکەین یعنی قسەی شەوی خۆمان باشە ڕاهێنانی بەرزکردنەوەکە بکەین بە خۆشحاڵیەوە وەرە وەرە با قسە بکەین ئێکۆرە تۆ بە خۆت وادر با بڕێن وەردی وەرە با بڕۆین تۆ بە خۆت وادەدا کە ناو کابینەکە قسە بکەین باوکە ڕووکە قورسی تەقی ئەگەر تەنها یەک جار بتوانم بەو شێوەیە کە دەکرێ بیکەم ئەوە هیچی تر پێویست نەبوو بیکەم بووک بووک ئەی قسەی پیاوانی شەوا لە کووە بەڵێ من و ئۆرسا دەبێت تەمرین بکەین دۆیڵی بزانە دەتوانی ئەو شوێنی لای پەراسوی سێ من بێ ئۆ خۆێتی عفو بکە منم زۆر دێشە نامتوانێ ڕایگرم چی بەو تۆزە وای لێ هات هەندێکی تر ڕاهێنانی لەسەر بکە دەتوانین چەند دقەیەکیش بە ئیسراحەت بکەین بەڕاست هەمووتان تازە ئیسراحەتان کردووە شش سەعات پێش ئێستا ئیسراحەتان کرد ئەوە چی ڕوودەدا لێرە جزێت سپاس لە بۆ خوای گەڕایەوە وەرە باوەشێنە لێ بکە ڕاستە تۆ وەرە بۆ ئێرە ئەو دوتان بڕۆن هەندێک تو فەرەنجیم بۆ بێنن وە تۆش وەرە هەندێک مەساجی دەستم بکە دێی ئەو هەموو چەپڵە لێدانە زۆر مادووی کردووم دێی تۆ چی؟ ئەوە تۆ باسی چی دەکەی؟ بوو قەت بەو جۆرە هاوار ناکات بە تایبەت لەسەر ئەو دوانە پێم بڵێ تۆ کێی؟ من کێم؟ ئەگەر تا ئێستا هەستت نەکردووە کەوا من. ئۆۆۆۆۆک تخوا ببورە کە لەگەڵت نەهاتم بۆ سەیران ببورە تخوا لێم تخوا ببورە. ئێستا وەڵامی پرسیارەکەت وەرگرت؟ دوزیل وەی بە قوربانی قلەکەم بم وەی دەبینی ئەو جێ لە دڵشکاوەش باش دەزانێت کەوا من بووگەم تەنانەت ناویشی نازانی بێگومان دەزانێت ناوی ئێمەڵی ئێدوارد دوای ئەوە پێتی لە ئا ئێلێنۆر هەرچیەک بێت ئەوە هیچ گرنگ نییە کە ناوی چییە ئێستا گرنگ ئەوەیە من ورچی ئەو جەنگەڵام و من پادشای ئەو جەنگەڵام پێشەکی ئێرە دارستانە. منیش وام پێ وت. دوای ئەوەش پێمان بڵێ چیت لە بووک کردووە. جیاوازیەکی هەیە هەرچیەکم دەوێت دەبێت ئێوە بیکەن من بوجی ئێرام بۆک پێ چۆنە ببینەوە بە برادری یەکتری بەیەکی شەواسین بۆ سەیران هەرە و دوانەمان کەشف بوو تۆ بووگنی وامزانی بووکی وامزانی لێم تووڕە بووی بەڵام تۆ ئەو نەبووی هەی ساق دەچی وەڵا تۆ ئەو نی ئەرە وەڵا درۆکەی کە شەف وای کە خۆشە خوای وای وای ئێلیۆت؟ مەڵێ قوربان ئێلیۆت؟ مەڵێ، ئێ، ئێ، ئێ، بزانم چی لە بوو کردووە لە شوێنێک زیندانی کراوە قەت نایدۆزنەوە بە تایبەتیش دوای ئەم شەو کە گوازیانەوە بۆ رووسیا وای رووسیا رووسیان کوێیە رووسیا چێ نییە کوێیە باوەڕم پێ بکە تاوەکو ژیانت ماوە ئەگەر هەر بڕۆی ئەوە پێی ناگەیتەوە چونکە هەموومان بیری دەکەین و خۆشمان دەبێت پێشەوەی بیبەن بۆ رووسیا دەبێت ڕزگاری بکەین بێقڵ ببوورە. بەدڵنیاییەوە ئەم بووگە زۆر بە شانسە. خۆزگە منیش برادێکی باوام هەبووە بوەستە منیش برادێکی ئەوام هەیە باش بۆ پیاوەی پۆنی مار تەلەفۆنی بۆ کردین سەگە خۆشەویستەکەم کە خۆشمەوێ ئەبێ ئێوە زۆر زۆر برسیتان بێت چونکە ئەو هەموو ڕێگایە ئێوە ڕۆشتونەتە دەرەوە خۆشەویستەکان. بەڵام بەڵێنت پێیان کە چارێکی تر خەڵەتی واناکەم نەنەنەنە خەڵەتی واناکەم بەخوا خۆشمەوەی ئالێرە دانیشە بە قوربانە بم ئێساگە ڕێمەوە بۆلات ڕۆدەسم دەرهات زۆر باشە وابزانم ئەو جارە لە ژێر ئەرزەوە بڕۆن زۆر زۆر باشترە شت بەخۆن ئەو گەر زۆر خۆشە. بمبورن ڕقم لە پشیلەیە من ڕشانەوەم هات هەروەها منیش سەرگا سەرێوەکە پێشترە و لایکانم بینیوە چی؟ یعنی سێرکەکان لە پشتە و درەختانەوەیە ها؟ ماڵێ برادرە نوێ کۆنەکەم بووک زۆر لەوە نزیکترە کە بیرمان لێ دەکردەوە. دڵنیابن. مشکلە چییە؟ جارێکی تریش منیان لە خۆیان دوور خستەوە دوێ لە ژێکێک بوو لەو ڕۆژانە ئەی ئەڵسن ئەو هەنێ کاچ خۆم دەدەدەدە یە قسە نەکەی ئەتا بەیانی چاوەڕی تۆ بوو خەونە تۆ دەو چاوانم چاوەڕێ بوو بە دەنگە نەرمەکە بایم کەی و بە دەستە نەرمەکە لە دەرگا بدەی بەڵام هەر نادی تەنیایی لە دەرگایدا گەزەی کردەوە نادی وتۆ باسی چێکێ یعنی لە بیرە چوو من ئاوا من واکەمم هەروە زوو منت لە بیر چوو ئەبووە ئەفشە قسەی پیاوانە بکەین قسەی پیاوانە قەڵەت نیە مەگە ئەبووە بشە بیکە قسەی پیاوانە بۆ ناتیەوە ئاخر بۆ بۆ ناتی ببوورە لە بیرم چوو دەزانی لەگەڵ ئۆرسا مەشغوڵم ئەزانی چۆنە خۆی مەوزوعەکان هەمووی لەسەر یەک کۆ دەبێتەوە ئە سەیرکە سەیرکە ئەڵسن هەندێک جار ناتوانانی تۆ بەم شتی ڕابگەی وەو کەسانی خۆشت دەوێن بەردەوام لەگەڵ یان بی ئەڵسن ئەڵسن تۆ ڕاست دەکەی من برادێکی خراپ بووم لەوانەیە باوەڕ نەکەی بەڵام دەزانم ئێستا تۆ چه هەستێکت هەیە داوای لێبوردن دەکەم قەینا کێشە نیە ئەم جاریان لێتە بورم بەڕێز برادەرێ بێ ئاوا بێ ئەیوانە بەڵێ برادەرەکەم خەمە نەبێ کاتێکی زۆر دوور درێژمان ماوە بۆ ئەوەی قسەی پیاوانە بکەین ئەویشە کاتی کاگەڕێنەوە بۆ رووسیا روسیا ئەزانم بەلاتەوە سەیری ئێستا باسێکم بەڵام بڕوا بکە زۆر خۆشە بەفرێکی زۆر زۆری لێبارێ ئەوێ زۆردە ئەجا چەند خۆشە ئەو بەفرە لە پشت دەدا ئەی خەریکە ڕقەبیتەوە وەی کە خۆشە بەڵام بابێ گوڵم پێهزار کیلومتر لێرەوە دوورە ئەتوانی هەموو ساڵێک بیتەوە بۆ ئێرە ئەتوانی سەردانی برادەرەکانیشمان بکەین ئەی چۆن ئەگەر ناتوانی دو ساڵ جارێک یان سێ ساڵ یا کەم تریش ئەگەر هەوەس لێ بێ نازانام تێگە یان نا بەڵام ئیتراوایە یڵادەی جەماعەت دوام کەون یەک دوو مامە بۆ قەت ئێمەی بۆ ڕزگار کردنی کەس نەبردووە بەڵێ دەزانم ئەمە زۆر خۆشە دایکە باش شتێکت پێ بڵێم باشترە زیاتر بۆیتە دەرەوە نا ئێلڤس من پێم وانە کرۆ بریکەدا دەنوێستا جوولێ چاپ تەرماکە تەمەشتان زانیکە مەشغول نییە قوربان ئێوە یەک دوانێکتان سیر کرد ئا لێرەوە دەڕۆنە ژوورەوە دوانیشتان لە لای چاپ ئەو سیانەشتان لە لای ڕاست ئەیتر هەمووی بۆ خۆم جێبێڵن بە قوربانتا بن هەڵماتیش بێنن بۆ شەرە دالاسی یان ئەی ئەگەر ئەوە بکەن سێر جودانی لە ڕێگای دەرەوە بن هەروەها دایکم و لان لێرە بن چاودێری ئێرە و ئێرە بکەن ئەوانەی دەمێننەوە لێرە دەچینە ژوورەوە بووک ڕزگار دەکەین. بەڵێ بەڵام باش نییە ئەم خێمەیە زۆر گەورەیە بەلایانی کەمە شەش ئەو کەسی کەمانەوێ بۆی بتوانێت هەی هاو برادەرەکانم مستەر وینی ئەو ئێوە چیەکەن لێرە من خۆم و مەفرەزەکەم هاتووم بووک ڕزگار بکەم ئێمەش هەمان فکرەمان هەیە ئێستا دەست پێ دەکەین خانمان ئاغایان پێم خۆشە بە خێراتنتان بکەم بۆ سێرچی خانەوادەی مۆسۆلبا ئێستا دەزانن هەمووتان چی دەکەن بەڵێ لە ناوەڕاستەکە چیمانە کرد باوکە هەموویان بۆ بووک دەگەڕێن ئەگەر بینیمان ئەچین ئەیهێنین باشە ئەی چاوەڕێی چی دەکەن؟ زۆر ئاگاداری خۆتان بن باشە دایکە ئێ ئەحوالت کوا من باشم ئاگاتان لە خۆتان بێ ماوەسە دەیەڵە پێش بکەوە دەزانی زۆرم بیر دەکردن بەڵێ ڕاستە منیش ماڵێکی گەورەیە زۆر خۆش دەبێ ئاسەڵەکان ئامادەن بۆ ناشکاو بەڵێ ئامادەن بۆ ئەوانەی کە بۆ کوێ ڕۆیشتێن ئێوە لەوانەیە تەعینە نوێیەکان بن بەڵێ بەڵێ بێگومان وایە ڕاز دەکەی دەیکەواتە لەگەڵم وەرم با بڕۆی یاڵە لەگەڵم وەرن Hey, بووکت نەبینیوە؟ نا لێرە ناتوانم ببینم ئەبێ بچی لە شوێنێکی بەرزتر وەکو ئێرە زۆر حەز دەکەم بگەڕێمەوە بۆ لای ئاڵستر بگەڕێمەوە کابینەکەی خۆم خواردنی حازر و خۆش سێژەما نازانم بۆچی بۆ بەڵام هەرکە گەڕینەوە لای سیارەکە هەستی کرد کە دەنگێک هات لێرە نزیک بەرەوە. ئێستا بانگی یەکەم بە بێدەنگی ئاگادار بە باشە ئێستا بانگەکەم پێ گەورە ئاو ئەوە چی دەکەی لێرە؟ دەبێ بڕۆی شوێنەکەی خۆت. دەبێ دەربارەی ڕووسیا قسەت لەگەڵ بکەم. ئەوێ دوورە لەوانەیە من نەتوانم بێم. دەبێ مێشکت ساف بکەی زۆری نەماوە بۆ بەرزکردنەوەکە دەزانم بەڵام دەی بوو تکایە وا بکە بە خۆشی تەواو بێ تکایە باوکە باوکە باوکە. ئەمە ئەم دەنگە لە کوێوەیە؟ ئامادەی؟ دەی بڕۆ بووک دەی بۆگەوە بۆ زعیفێ ناوێری دەلەقێکی پیا پانی کەوە دەی و ئێستاش بۆرسا شازی ورەچ لە هەموو دنیا بۆ سەمای ئان و بەرزبوونەوەکەی. ئێستا کاتی پلانی بیە ئەمە چێ زۆر ئاسانە ئێستا خۆشمەیکەم ئە ئەنجامێم خوشکم دا ئەورێ بەرەوە دەمێکە ئەزم لێ کردوێ ژمارە تەلەفۆنەکەم ئاوەتە ئەو پرەمای بەردەمە دەکەێت بووک ئەوە تۆ لەێمەتی جەمارزگەرمان باڵێ ئێوە متانێنە چێکە یاڵا خێرا با بڕێن پێشەوەی بتان گرن خێر ئەوەی بدەر نا ئێلیۆت بۆستا من سوپاس هەموو تا دەکەم کە هاتون من ڕزگار بکەم دەبێ لەگەڵ ئۆرسا قسە بکەم ئۆرسا ئۆرسا کێ منم. جا چی بکەم یانی ئێستا نزیکترین برادێرە یان چی پێم بڵێن نا من چی؟ ئەم هەچی وەلی کاوێ برادری توێە؟ مەی ڕوە تەنا یەک جار ناتم لەگەڵ تا بۆ سەیران یەکێک درکە بە برادر بەعەژم ئلیۆت براکەم ببوورە کەسم لە شوێنی تۆدا نەناوە تۆ میشەیە کەم و نزیکترین برادەرمی بەڵام ئەوە لێرە دۆزیمەوە تەنها تۆ بووی بووک لەگەڵم وەرە وەرە دارستانەکەی ئێمە بمکە بە خۆشحاڵترین ورچی سەر ئەم زەمینە بووک بەڕاستی منیش زۆر حەز دەکەم بەڵام ناتوانم بەڕاستی سێرکی ڕووسی بەبێ ورێت وەک ئەوەی هەر سێرک نەبێت هەرگیز ناتوانم ئاو بەجیان بێڵم بەڵام تۆ بڕۆ دەبینم ئەوانە تەنها برادێک نیم بۆ تۆ ئەوانە خانەوادەی تۆن خانەوادەش دەبێ هەمیشە پێکەوە بمێنێتەوە وەرە یارمەتیت دەدەم کابینەکە لابەری بۆگ بمێنەوە باشترە منیش شتێک فێر بووم برادر حەز دەکا برادەرەکەی خۆشحاڵ بێ ئەگەر لەگەڵ ئۆرزا خۆشحاڵ دەبی باشتر لەگەڵ ئەو بمێنیتەوە ئیلیۆس ئەو قسانت زۆر جوان بوون زۆرمان خۆشدەوەی باوکە ڕاستەکە دەزانم ئەوە لە فرمێسکی خۆشحاڵی بەڕاستی سوار جوانە بڵێ زۆر خۆشحاڵم کە دیسا دەبینمەوە منی زۆر خۆشحاڵمە بینمەوە بگورە فێڵم لێکردی بوو هەندێک زار نازانانی چیت هەیە تاوەکو لە دەستی نەدەی باش دەزانم مەبەستت چییە؟ ئۆرسا؟ داو دەی ئەڵستر وابزانم ئێمە زۆر دواکەوتی ئێستا کوچکان برایان ئەوانەی چاوەرتان دەکردن ئەوە تا لێران بۆ دێر ئێستا سێکەکە ورچێکی هەیە مادام تۆش دانێک هەیە مادەم چاوەڕێی چی دەکەین با برۆین وازیان لێ بێنە بەڵام سێرکەکە سێرکەکە مشکلەی نابێ ئەرە هەموو هەڵپەڕێت ڕۆژ ڕۆژی خۆمانە ئەی دیکەن بەشایی لەم دەشت و بیابانە بێگومان مشکلە دەگەڵەوە نییە بەدڵنیاییەوە زۆر گرنگە کاتت بۆ برادەرەکان هەبێت تەنانەت ئەگەر کەپڵیشت هەبێت زۆر سپاس قلە خۆشەویستەکەم. هەدیوی سەگانی نەمزانی تۆش کچێ ها کاتێکی خۆش ئیلیوت لە بیرت نەچێ زۆر ئاگات لە ئێلڤس بێ دەی با بڕۆین سێنانی پیاوەنە چاوڕێ کەس ناکات وڵا برادەریش وەلا ڕێزەکی کوڕی خۆم هەر دیارە کوڕی باوکی خۆتی وڵا تۆش ئەونە گەورە بووی ببێمە زەیرانی پیاوانە باشە تەنها دیارێکی بچووکە بۆمان هێناوێ زۆر سپاستان دەکەم زۆر سپاستان دەکەم کە ئاوا بەخێراتنم دەکەن. دەی با بڕۆی سەماکە بایدا بایدا end. Okay, everybody. I have a little surprise. Now close your eyes. When you hear these words, what do you think of? Excitement? Amazing? Fantastico? Yes, I'm talking about a slideshow. Dog, you know to turn when you hear the